زانایان دایان ناوە بە هۆکاری بەدەستهێنانی تەوفیقی خوا و سەرکەوتن لە ژیانا وتم زۆرێک لە زانایان دایان ناوە ئەم حەوت خاڵە ئەسبابی ئەوەن کە ئینسان تەوفیقی خوا بەدەست بێنێ و خوا سەرکەوتوی بکا لە ژیانیا. و جەزای گەورەیشی باتەوە لە قیامەتا یەکەمین بریتیە لە تەقوا دوەمین بریتی بوو لە ئیستیقامەت سێهەمینیان بریتی بوو لە ئیتقان لە لە کارا چوارەمینیان بریتی بوو لە ڕیفق و نەرمونیانی و حیلم پێنجەمینیان بریتی بوو لە تەواضوع شەشەم کە وتاری ئەمڕۆمانە بریتییە لە سەبر، ئارامگرتن، دانبەخۆداگرتن. مەعلوومە لای هەموو بەڕێزێک، لای هەموو مرۆڤێک ئەو کەسانەی کەوا ئەهلی سەبرن لە مەجلیسا حورمەتیان زۆرە، لە ناو قەوم و تیرە و تایفە، لە ناو وڵات و مەملەکەتا مەکانەتیان بەرزە. چونکە ئەوانە ئەسبابی کرانەوەی گرژییەکانن، ئەسبابی چارەسەری کێشەکانن و پێغەمبەران سەلات و سەلامی خوایان لەسەر بێ ئەمە یەکێک بووە لە سیما و تایبەتمەندییەکانیان وەکو سدق و ئەمانەت، وەک پێغەمبەرانی خاوەن هیممەت سەبریان گرت تۆش سەبرت هەبێ دان بە خۆتا بگرە واصبر وما صبرك الا بالله ئارام بگرە ئارام گرتنت با لەبەر خوا بێ بۆ خوا بێ بۆ ناو و ناتۆرە و بۆ خۆڵکێشان و ڕیا نەبێ تاقەتیان هەبووە سەبریان هەبووە تۆیش چاو لەوان بکە سەبرت هەبێ گرەو ئەبەیتەوە لە قورئانا ئیمامی ئەحمەد ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ ئیشارە بەوە کا کە ئەفەرمێ لە نەوەد شوێنا خوا باسی سەبری کردووە لە قورئانا پانتایەکی گەورەی لە قورئان داگیر کردووە وە هەروەها لە فەرموودەکانی پێغەمبەریش صلی اللە علیە وسلم ژمارەیەکی زۆر باسی سەبر دەکەن، باسی ئارام گرتن دەکەن، باسی سەبر و سابیرین دەکەن. ئێمەی مسڵمان بە گشتی و میلەتی کوردی مسڵمان بە تایبەتی زۆر پێویستمان بە سەبر و بە ئارام گرتن هەیە، بە دان بەخواگرتن هەیە. زۆر باجی هەڵچوونمان داوە. زۆر باجی توڕەبوونمان داوە لە مناڵێکەوە بیگرە تا سەرۆکی خێزانێ تا سەرۆکی عەشیرەتێ تا شێخ و مەلا تا سیاسیەکان تا مەسولە گەورەکان کە توڕەبوون زەرەری گەورەیان داوە دوایی باجی گەورەمان داوە تا ئەوکو پینەمان کردووە بەڵام ئەوانەی کەوا دانیان بەخوا گرتووە حیلم و حەوسەڵەیان هەبووە، سەبریان هەبووە، گرەویان بردووەتەوە بێ ئەوەی زۆر لە خۆیان بکەن یا خوا نەخواستە مەسرەفێکی زۆر بکەن یا لەسەر گەل و نەتەوە و عەشیرەت و بنەماڵەکەیان بکەوێ. ئەحنەفی کوڕی قەیس خوای لێ ڕازی بێ سەیدی قەبیلەیەکی گەورە بووە، قەبیلەی تەمیم لە ناو عەرەبا، پیاوێک بووە بە حیلم و حەوسەڵە مەشهوور بووە، زۆر بە تاقەت بووە. کابرایەک کەسێکی ناحاڵی یانی با بڵێین ساویلکە بانگ ئەکا ئەڵێ ئەو پارەتە ئەدەمێ بڕۆ یەک زللە بە لە ئەحنەفی کوڕی قەیس لە مزگەوت لە ناو خەڵکا. ئەویش ئەڕوات دیارە جاریە و عەبد ئیرادەیان بە دەستی خۆیان نەبووە یعنی ئیتر هەموو شتێکیان پێکراوە ئەڕوا ئەڕوا ئەگەڕێ لە ناو مزگەوتی بەنی ئومەیە لە دیمەشق ئەحنەف ئەبینێ دانیشتووە لە ناو خەڵکەکە یەک زلەی لێیە ئەیانەوێ پەلاماری بەن ئەڵێ لێی گەڕێن بانگێکە ئەڵێ بۆ وات کرد ئەڵێ وەڵا من پارەیان داومەتێ وتویانە بڕۆ ئەوە بکە لەو پیاوە بیشکێنە ئەنا هیچ من هیچ دژمنایەتێکم لەگەڵ توان نییە وتوانە ئەوە سەیدی ئەو قەومی بەنی تەمیمەیە وتی دەی تۆ لێو تێک چوە من سەیدی بەنی تەمیم نیم تی ئەی تی ئاو جاریە سەیدی ئەم تایفەی ئێمەیە کەسێک بوو لە ڕکنێکا لە لەوێ دانیشتبوو ئینسانێک وتی بەڕاستە وتی بەڵێ وەڵا ڕوو ڕۆشت یەک زلە یا لەویش وەڵا یەکشم شێری لەرێ ناو دای لە دەستی دەستی قرتان ئەمەی دووهەمیان کە ڕۆشت زلە یا لەویش شمشێرێکی دەرێنا دای لە دەستی دەستی قرتان وتی من ئەحنەف دەستی قرتانم بەڵام عقلانە خۆی نەی قرتان ئەمە جارێکی کەش گێڕاومەتەوە پیاوێکی ڕیش سپی نەوەد ساڵ تەمەنی بوو خەڵکی دێی بێ سانسور بوو وتی ئێمە جاف بووین گەرمیان و کوێستانمانە کرد ئەچین بۆ لە گەرمیانەوە ئەچین هەتا سەق زووبانە تیجارێکیان مناڵان یاریانە کرد بە بەردەقانی مناڵێکیان بەردێکی تەقان دای لە چاوی پیاوێک، چاوی پیاوەکەی کوێر کرد، چاوی تەقاند. وتی ئیتر مناڵەکان ڕایان کرد. وتی پیاوەکەش دەستی گرت بە چاویەوە، هاواری نەکرد، قیڕەوقاڵەی نەکرد و جنێوی نەدا ئەوانە. وتی ئەوە ڕۆڵە، ئەوە چ بۆ واتان کرد، خۆ خەریک و کوێر بم. ئەرێ ئەوە کامتان بوون؟ خۆ خەریک بوو کوێر بم. هەموو مناڵەکان وتیان مامە ئەو ئەو مناڵە بوو. دەستی مناڵەکەی گرت و بردی بە لای باوک و بنەماڵەکەی و خوێنی چاوەکەی سەند لە عایلەکە بێ ئەوەی زلەیەکیش با لە مناڵەکە، بێ ئەوەی جمێنێ بدا، بێ ئەوەی هەڵایە دروست کا. بەس بە چی؟ بە سەبر و دان بە خوا گرتن. سەبر لە زمانی عەرەبییە پێناسەی کراوە لە لوغەتا بریتییە لە حەبس النفس، یەعنی نەفسی خۆو زیندان بکەی نەفست زیندانی بکەی سجنی بکەی لەکاتی هەڵچون و هەڵەشەییا سجنی بکەی ئەوە پێی ئەڵێن سەبر والکف والمنع ئیتر دەست نەوەشێنی بەم لاو بەو لاو دەمت بگری و دەست بگری کە هیچ غەڵەتێک نەکەی مقابل بەوەی بەرامبەری کراوە ئەوە پێی ئەڵێن سەبر یەکەم، سەبرت بێ لەسەر ئەوەی خوا ئەمری پێکردووە بیکەی لە تاعەت و بەخشین و عیبادەت و کاری چاکە کە خوا ئەمری پێکردووە، اقیموا الصلاة، علیکم بالصیام، انفقوا، واغضض من صوتک، واقصد فی مشیک واغضض من صوتک ئەوانەی کە قورئان ئەمری پێ کردووە خوا ئەمری پێ کردووە رسول اللە ئەمری پێ کردووە تۆ کە لەبەر ئەوانە تەحەمولی کرد مانای وایە یەک لەسەر سێی سەبری جێ بەجێ کردووە ئاخر هەڵسان بۆ نوێژی بەیانی هاتن بۆ نوێژی عیشا ڕۆژوو گرتن ماڵ بەخشین ئینجا تەحەمول و تاقەت کردن، درۆ نەکردن لەم ڕۆژگارە، خۆ زەلیل نەکردن، کە ئیسلام نەهی کردووە لە زەلیلی و ئەمری کردووە بە عیزەتی نەفس، ئەمە هەموو ئەمانە سەبریانەوێ. تۆ ئەمری خوا جێبەجێ کرد، تۆ ئینسانێکی سابری. دووهەم، سەبر لەسەر نەواهی، ئەوە مەکە، ئەوە مەخۆ، ئەوە مەڵێ، مەڕۆ ئەوێ، ئەوە لەبەر مەکە، ئەوەش سەبری ئەوێ. ئەوەنیە خەڵک بە چاولێگەری خۆی ڕوتەکاتەوە خەڵک بە چاولێگەری حەیای خۆیە بە حەیای بنەماڵەکەیە بە خەڵک بە چاولێگەری ئەوە نیە خەڵک واکە خەڵک واکە ئەسڵەن ئەچێتە شوێنێ کە مرۆڤی عاقڵ عیبی لێ لەو شوێنە خەڵک بیبینێ سەبر کلیلی کردنەوەی دەرگا داخراوەکانە، سەبر ئەسبابی زەفەر و سەرکەوتنە، هەر یەکێک لە ئێوە، من بەر لە ئێوە، کاتێک کە تووڕە ئەبین، یانی ئەگەر یەک تۆز دان بە خۆتا بگری، ئیشوو بە مەلا و لیژنەی فتوا نابێ. تەڵاق قسەیەکم خوێندەوە دوێنێ ئەڵێ ژنێک لەگەڵ پیاوەکەیە شتێکێ بە بینیانە ژنەکە تێ قسەڵێ بە پیاوەکە دیارە ئەوێ تەلاقی بە ئەڵێ ئەگەر پیاو بی ڕێگی پیاوەتی و تیاێ وەها وەها ئەوە ئەوە ئەوە سێ بەسێ تەلاق مەدەی ئەڕوا قەڵەمێک و دەفتەر هێنێ بۆ پیاوەکەی ئەڵێ ئەوە قەڵەم و دەفتەر ویشی نووسە پیاوەکەش ئەڵێ باش وەڵا ئەی نووسێ و ئەی خاتە ناو زەرفی ئۆیاتێ اینجا ژنەکە پەلە ناکا بڵێن خەریکی خۆپێچانەوە ئەوانە ئەبێ دەی دەی ئەڵێ ئەی پیاوەکە بۆچی کەلیمەی تەڵاق بە پێ نەوتم ئەڵێ دەی ئەیجات تۆ داوای چی کردو پێم پێم کردی ئەوەتان نەو خوێندۆتە نامەکەڵە نەوەڵ ئەڵێ دەبی خوێنەرم بەڵا نامەکە خوێنێتەوە پیاوەکە ئەڵێ ئەگەر پیاو بم کوڕی پیاو بم و جاقزادە بم بیش بری تەلاق و نادەم دنیام بە تۆوە خۆشەوێ خۆشی ئەم دنیاە دوای دین و ئیمان بە تۆێ بە ژنەکەی نووسی و ئاوای بۆ نووسیوە ژنەکە باوشەکا بە پیاوەکا و داوای لێبوردنی لێکا و دانەوێت و قاچی ماچکا و دەستی ماچکا و ئەڵێ بە ڕاستی گەورەی تۆ و سەبری تۆ منی لە هەڵەیەکی گەورە ڕزگار کرد ئەی هی ترمان هەیە ئەڵێ کورە دەبڕۆ لە باتی سیەکان لێ بڕۆ ملیۆنێکی ئا هیچ شێخ و مەلایە چاکی نەکا دوایی ئەچێ بۆ لای کڵێنانی چێ بۆ لای گاوانیش ڵێ بەش ماچۆنێ بوێ سایەخی ئەو کەرکوک ئەو ناوە شتێکی سپێ بەسن بە سەریان و یاشماخێ ئەوانەی دەست پێوێ بەس چاکی کەنەوە مهم نییە بە لایە کورە بابە چاک ناکرێ کورە مامەسا مناڵی ورد ئی خۆ کاکە من زۆرم لێ نەکرد ئەوە لە لە تەڵاقا لە معاملە ئەوە چێ ئەوە چۆنەوە تەڵاقە خواتاماوە شتێ و دوکانە ناکرێ تەڵاقی تەڵاقە خوا تا ماوە نەچێتە ماڵی خوشکەکەی قسە لەگەڵ خەزووریا نەکا تەڵاقە خوا تا ماوە نەزانم لەو حیزبان نەبێ ئەوەن ئەکاکە ئەوەی بۆ چییە کەی تەلاق بۆ دانراوە کەی قورآن بۆ دانراوە تۆ زەبتی نەفسی خۆ بکە تۆ بزانە هەڵەیەکە ڕیاوە بزانە بە توڕەبوون حەل ئەکرێ یا بە توڕەبوون ئاگرەکە زیاتر ئەبێ. زۆر کەس کە پەلیان کردووە ئاگر کەوتووەتەوە لە باتی ئاوا نەوتی ماڵەکەیان کردەوە بە ئاگرەکە. خۆ دوژمن نەبوون بەس پەلەی کردووە لە عەجەلا وای کردووە. ئێمە جاری وایە پێنج نەفەر سواری سەیارەیەک ئەبن بۆ سلێمانی دوانیان ئەڵێن کاکە لێخڕە پەلەمانە مەوعیدمان هەیە سیانە ئەڵێ کاکە بیکە بە خاتری خوا پەلە مەکە کاکە بیکە بە خاتری خوا ڕێگە قەرەباڵغە ڕێگەکە خۆش نییە تووشی شتەیە بین ئێستای وەرە لەم بەینا چۆن ئەگەر سەبر و تەحمل نەبێ ڕێگەی سلێمانی هەڵبجا مشی سعاتێکە پەلە بکا پێنج دەقەکەمەکە پەلە نەکا پێنج دەقە تاخیرە بێ لەوە زیاتر نییە ئەیتر بۆچی شەڕ بکەین بۆ ئاژاوە لە ماڵمانا دروست بێ لەگەڵ کوڕەکە لەگەڵ کچەکە بەڕێزان ئەم زەمانە زۆر سەبری ئەوێ ئێمە بەدەستی خۆمان نییە هەرچی ڕاگەیاندنی کورەی ئەرزە بە جوولەکە و بە دژمنانی ئینسانیت سەلیبەت و ماسۆنیت خستویانەتە ناو ماڵمان لەسەر جێگەی خەوتن تۆش لەو لاوە ئەتەوێ کچەکە و وەکو زەمانی عومەری کوڕی عەبدولعەزیز سەرپۆشەکەی ئاوا بێ و قسە نەکا و ئەگەر پیاوێ هاو داوای کا پرسی پێ نەکەی و خۆو بە دڵو بوو بیدەی و خۆو بە دڵو نەبوو نەیدەی و کوڕەکەت ئەوەی لە کوورەی ئەرزا بڵاوە بێتەوە خەریکێتی بەردەوام بە مۆبایلەکەی تۆ ئەتەوێ تۆ ئەتەوێ وەکو کوڕەکانی جاران درێویان نەکرد، کێشیان نەکرد، گێریان نەکرد، ئاویان نەدێرا، مەکتەبیان نەخوێند، حوجرەیان نەخوێند. ساڵح بوون لە خزمەتی باوک و دایکیانە، بە گیرفانی خاڵی، بە بێ پێڵاو. هەرەی باوکە گیان، دایکە گیان، ئەتەوێ وەکو ئەو کوڕە مامەڵەی لەگەڵا بکا؟ نایکا. کەواتە پۆرتی خۆت مەشکێنە. حورمەتی خۆت مەشکێنە. ئەوەنە ئەمر بکە لە بەرێ بچێ. لەوانەیە زۆر کەس گلەی ئەکا لە مامۆستای ئایینی، لە من، لە فڵان حاجی، لە فڵان موڕەبی، ئەشرەف بلا تۆ ئەگەر بینیت فڵان کەس موقەسیرە هانی کوڕەکەی ئەدا بۆ خراپە هانی کچەکەی ئەدا بۆ خراپە گوێت لێ بوو بینیت بیست و بردی ئەوە هەقی خۆتە گلەیی لێ بکەی بەڵام تۆ لە خۆتۆ تفەنگ بە تاریکیەوە مەنێ با سەبرمان هەبێ با تاقەتمان هەبێ با دان بە خۆمانا بگرین قورئان ئەفەرمێ یا ایها الذین آمنوا ئێمە چین مسڵمانین ئێمە چین ئیماندارین بە حەول و قوەتی خوا خۆمان بە ئیماندار ئەزانین ئێ قورئان ئەفەرمێ ئیماندارەکان استعینو بالصبر والصلاة خۆتان بەهێز کەن کۆمەک وەربگرن بە خۆگرتن و بە نوێژکردن ان اللە مع الصابرین نەیوتە مع المصلین، خوا لەگەڵ ئارامگرانایە، ناڵێ هەر کەسێ نوێژی زۆر بکا خوا لەگەڵ ئەوایە، ان اللە یحب الصابرین، خوا ئارامگرانی خۆشەوێ خۆشەوێ. یەعنی ئێمە ئەبێ لە کاتی موسیبەتا ڕووداوێک ڕوئەدا گریان و باوکەڕۆ و هەڵا و ئەوانەی ناخوا کێ حەزدەکا گەورەترین ئەجری دەستکەوێ لای خوا؟ گوێ بگرە، ولنجزینهم ولنجزین ولنجزین الذین صبروا اجرهم بأحسن ما کانوا یعملون ئەگەر ئەتەوێ باشترین دەرەجە وەرگری لای خوا سەبرت بێ ولنجزین الذین صبروا ئەوانەی ئەهلی سەبرن باشترین دەرەجەیان بۆ دانێم چ کردەوەیەکی زۆر بەرزە بەوە دەرەجەی بۆ دائەنێم. بەڕێزان سەبر درەختێکە زۆر تاڵە هەر درەختێ هەیە پێڵێن سەبر زۆر تاڵە خواردنی زۆر زەحمەتە نە گوژاڵکە نە ترۆزی تاڵ نە حەبی مەلاریا حچی ناگاتێ بەڵام سودی زۆر زۆرە بڕۆ بیخوێنەرەوە بزانە درەختی سەبار و سەبر سودی چییە سەبر تاڵە بەڵام بەرەکەی شیرینە ئەوانەی ئارام دەگرن لە هەر مەوقیفێکە لە هەر مەجلیسێکە لە هەر معاملەیەکە گرەوە بنەوە ئیمامی خەلیفەی پێنجەم عومەری کوڕی عەبدولعەزیز خوای لێ ڕازی بێ، شەوە کارەبا نییە، چرا نییە، ئەڕواتە مزگەوت، زەلامی ڕاکشاوە لە سەر ڕێگە دەرگای مزگەوتەکە، قەدەرەن بێنێ بە قاچیا. ئەڵێ ئەوە شێتی، لە ڕیوایەتێکا ئەڵێ ئەوە دوو لە ڕیۆ، ئەڵێ ئەوە کەری. ڕەفیقێکی لەگەڵا دەوێ پەلاماری کابرا بە، ئەڵێ لێی گەڕێ، من خەلیفەم پرسیارێکی لێکردوم جواب مایەوە وتی شێتی وتم نەوەڵام وتی کوێری وتم نەوەڵام تەواو ئیتر حەل بوو مشکیلەکە حەل بوو پرسیارێکی کرد جوابم مایەوە ئیتر تووڕەبوونی ناوێ هەڵچوونی ناوێ ئاگرنانەوەی ناوێ جاری وایە ڕووی بۆ سڵحێ پەنجا پیاودانیشتون هەر پەنجایان گوێگرن بۆ علەما بۆ پیاوە ڕیش سپی و بەڕێزەکانی ناو عەشیرەتەکان کە نیازی سوڵحیان هەیە. کوڕێکی گەنج لەو خوارەوە، پیاوێک لەو لەو لاوە، کە ئەمانە زۆر دوورن لە مەوزوعەکە. قسەیەکی سەخت ئەدا لە ڕووی عالمەکە، لە ڕووی پیاوە کۆمەڵایەتیەکە توڕەیەکە، مەجلیسەکە ئەشێوێنێ. ئێ کاکە! تۆ تۆ بۆ بۆ خۆت ئەکەی بە کلیلی شەڕ ئەی بۆ نابی بە قفڵی شەڕ دەرگای شەڕ داخەی گوێ بگرە لە خۆت گەورەتر با مەوزوعەکە بەوە حەل بێ بەڕێزان بە کورتی چەند خاڵێک ئەژمێرم ئەمانە جەزای سەبرن شەرحی ناکەم لەبەر باران یەکەم مەعیەت اللە ئەوەی سابیر بێ خوای لەگەڵایە إن الله مع الصابرين دوهم محبة الله والله إن الله يحب الصابرين والله يحب الصابرين خوا صابري خوش سيم الهدى والرحمة أولئك عليهم صلوات من ربهم وهدى ورحمة أولئك عليهم صلوات من ربهم الاجل المفتوح ئێستا حسێبێ هەیە لە بەعزێ مەتعەما لەوانەیە هەندێکتان چووبن هەندێ مەتعەم هەیە پێڵێن حساب مفتوحە مفتوح یعنی چی؟ یعنی ئەڕۆی پەنجا دۆلارەی بۆ نمونە چی ئەخۆی بخۆ چەند ئەخۆی بخۆ حتا ئەتوانی چەند نەوە پێڵێن حساب مفتوح خوای گەورەیش ئەجری مفتوحی داناوە بۆ ئەو کەسانی سەبریان هەیە نويم الحفظ من كيد الأعداء إن تمسسكم حسنة تسؤهم أجر يا خيرك تنتجوا مسلمان كافران ومنافقان بيان نخوشة وإن تصيبكم سيئة أجر نار رحتي ونهامتيك تنتجوا يفرحوا بها پێی دڵخۆشن، بەڵام خوا فەرمی، وان تصبروا وتتقوا، ئەگەر سەبرتان هەبێ و تەقواتان هەبێ، لا یضرکم کیدهم شیئا، فڕوفێڵی دوژمنان، ئەوانەی کەوا موئامەرەی دەولی ئەکەن، لا یضرکم کیدهم شیئا، بەڵام ئێمە نە سەبرمان هەیە و نە تەقوا. دەیەم، دخول الجنە وجزاهم بما صبروا جنە وحریرا، پاداشتی ئەو کەسەی سەبر ئەگرێ بەهەشتە. یانزەهم الانتفاع بعبر التاريخ والاتعاظ بآيات الله في الأنفس والآفاق ومن آياته الجوار في البحر كالأعلام إن يشأ يسكن الريح فيظللن الرواكد على ظهره إن في ذلك لآيات لكل صبار شكور خواهي قورا صبر وتحمل بهمومان بدا طاقتمان باتي خواهي پروردگار لهلاو پلکان من خوش بي لهلچون و هلشيكان من خوش بي خوای گەورەو پەروەردگار ڕەحم بەم میلەتە بکەی ڕەحم بە مسوڵمانان بکەی لە هەر کوێ هەن خوای گەورەو پەروەردگار نەخۆشێکی زۆر داوای دوعای خێریان لێکردوین شیفایان بدەی خەڵکێکی قەرزار داوایان کردو خوای ڕزگاریان بکەی هەر ماڵێک کێشەی تایە خوایە چارەسەری کێشەکانیان بکەی خوایە هاوسەر بدەی بە بێ هاوسەرەکان مناڵ بدەی بە بێ مناڵەکان